ئامادە و پێشکەش کردنی مامۆستا عادل کەریم بە میوانداری مامۆستا ئیسماعیل نوری. بەرنامەی چۆن لە قورئان تێبگەین. بسم اللە الرحمن الرحیم الحمد اللە والصلاة والسلام علی محمد رسول اللە وعلى آله وصحبه ومن والاه بەڕێزان خۆشەویستان بی سەرانی دەنجی یەگرت و سلاوی خی گەورەتان لێبێ خۆشحاڵین زارێشتر لە بەرنمەیەکی نوێ لە ئەلقەیەکی نوێ بەرنمەی لچۆن لە قورآان تێ بگەین بە خزمەت ئێوەی خۆشەویست شاد دەبینەوە تاوەکو زیاتر سوودمەند بین لە بیرۆکەکانی مامۆستای بەڕێز مامۆستای ئیسماعیل نوری کە بۆ یەکەم جارە عرض دەکرێتن و پەخش دەکرێتن هیوادارین بە دڵتان بێ و سوودمەند بن لە وتەکانی ئەوەکو بیرخستنەوە لە ئەلقەکانی پێشوو باسی قورآانی پیرۆزمان کرد و کە جیاوازی چییە لە وشەی نێوان وشەی قورآن و کتاب هەروەها باسی وشەی ئومل کتابشمان کرد لە قورآانی پیرۆز کە مەبەست چییە؟ هەروەها باسی ئەوشمان کرد کە چۆن چ منهەجێک باشترین منهەجە منهەجێکی دیاری کراو لە بۆ ئەوی لە قورآانی پیرۆستێ بگەین ئەو بوو مامۆستا بە شێوەکی سەرەکی تیشتی خستە سەر ئەو بوارانە و هەروەها لە پێنج خاڵ کۆی کردوێتەوە و هەر ئەلقەیەکیش ان شاء اللە دەچینە سەر خاڵێک لەو خاڵە گرنگانە کە بکرێتە مەنهەجێکی دیاریکراو لە بۆ ئەوی لە قورآانی پیرۆز وەکو پێویست تێبگەین جاری پێشوو باسی ضرب الامثالمان کرد کە لە قورآانی پیرۆز زۆر گرنگی پێدراوە خی گەورە نمونەی لە بۆ مرۆڤایەتی ڕەشی کردوتەوە تاوەکو بەهۆی نمونە لە بنج و بناوان و معنا پیرۆزەکانی قورآانی پیرۆز تێبگەین لە چەند ئاەتێکی پیرۆز خی گەورە تیشتی خستە سەر ئەو بوارە و ئەگەر مامۆستایەک بە ڕێزمان زیاتر تیشە بخاتە سەری و بچینە سەر خاڵێکی ترکە تەسریفی ئاياتی پیرۆزەکە خی گەورە چۆن ئاەتەکانی خۆی عرز دەکا و نیشانمان دەداتن و تاوەکو زیاتر لە ئاەتەکانی خی گەورە تێبگەین و پابند بین پێوە مامۆستای بەڕێز بە خێراتنە دەکەین سەر لە نوێ دەستەکان خۆشن جاری پێشوو تیشخت خستە سەر دەربی ئەمثال ئەگەر وەکو برخستنەوەیەک لەم بوارە زیاتر تیشی بخەیە سەر و چی تریش هەیە لە پاشە و خاڵی دووەم بۆوان باسی بکەیت بسم الله الرحمن الرحیم سەرەتا دووبارە جەخ لەسەرەوە دەکەمەوە کە قورآن دوا پامی خویە دابەزیوە بۆ ڕێنمایی مرۆڤ بە زمانێک کە پێشتر مرۆڤ گفتوگۆ و قسەی پێکردووە بەڵام ئەو قورآانە خاوەن فەرهەنگێکی تایبەتی خۆیتی، لەبەر هەندێت پێویستە هەموو کەسێک بزانی هەر کەسک بوێتن مامەلە لەگە قورئان بکە بوێ قورئان وەک خۆی تێبگاتن دەبێتن بزانی کە قورئان لە یەک کاتدا هەم دەستەواژەکانی لە لای خوای هاتیە واتە وشەو موفرەدەکانی لە لای خوای هاتیە خواش بە چەشنەک کۆمەڵەک بڕگەی لە ناو ئەو موفرەدانە دانایە لە ناو ئەو پەیامەی خۆی دانایە تاکوو ئەو واتانەی خۆی ئەو پەیامەی خۆی، ئەو خواستەی خۆی کە دەیەوێت بگاتن لە ڕێگای ئەو بڕگانە، ئەگەر هاتوو ئەو بڕگانە بە شێوازێکی ورد و دروست تێیبگەین و مامەڵەی لەگەڵ بکەین، هەمووی بینین بەیەکەوە تەدەبوری پێ بکەین لە قورئان ئەوا ئەو واتانەمان دەست دەکەویتن کە خوا خۆی مەبەستێتی. ئەو بڕگانەش کە باسمان لێوە کرد ئەوەیە کەوا بزانین بە خێرایی باس دەکەین دوای هەر یەکە بە تەفسیلی باسی لێوە دەکەین ئەوەیە کە قورئان قورئان قورئان هەمووی محکەمە واتە بە کورتیەکەی هەموو وشەکانی هەموو ئاەتەکانی هەموو سوڕەتەکانی لای خۆی چۆنە لە ئەو ملکتاب چۆنە ئاوا گەیشتۆتە ئێمە نەزیات نەکەم نە گۆڕانکاری بە شێواندنی بە هەر شێوەشی بیتن بەسەریدا نەهاتوە لە بەرەندی قورآن هەمووی محکەمەکە ئەو دوای بە تەمسی بازەکەین خاڵی دووەم ئەوەیە کەەوە قورآن موفەسەلە، بە تەفسیلی، ئەو بابەت و پرسە گرنگانەی کە خوا مەبەستیەتی بگەینتە مرۆڤەکان گەیاندوێتیت و لەبەر هەندێ لە کاتێک کە بمانەوێ هەر بابەتەک تێبگەین دەبی تەفسیلی ئەو قەزیەی تەفسیلی ئەو بابەتی تەفسیلی ئەو پرسەی هەموو کۆکەینەوە تاکو بە دروستی لەو بابەتەی حاڵی بین خاڵی تر کەوا خوا زۆر ئیشی لەسەر دەکاتن ئەوەیە خوا لە زەڕ لە ڕێی زەڕب ئەمسال بە نمونە هێنانەوە چونکە مرۆڤەکان لە هەر ئاستەکی ژیان دابن هەموو لە لە نموونە تێدەگەن باش چونکە بەردەوام نموونە لە ژیانی مرۆڤایەتیدا بەکاردێت ئەوەش خاڵەکە کە قورئان زۆر ئیشی لەسەر دەکاتن لە هەموو بوارەکان خاڵێش تر ئەوەیە کە خوا وەک بڕگەشی بنچینەی بەکاری دەین یۆک بڕگەشی ڕیشەی بەکاری دەین لە بۆ ئێمە بە ئاسانی بە جوانی دەقاوتەق واتایەکان تێبگەین ئەوەیە تەسریفی ئاات دەکاتن کەەوە بە درێژ بازین تەسریفی ئاەتیش بە کورتی بریتی ئەوەی لەوەی کەوا خوا هەر بابەتەک، هەر پرسەک، هەر قەزیەک، هەر مەسەلەک بیوێتن بیخاتە ڕوو پیشانی مە بداتن لە هەموو ڕووەکان عەڕزی دەکا پیشان داتن کە تاکو لە کۆتایی دا واتای حەقیقی مان دەست کەوێتن لەبەر هەندێ پێویستمان بەوەیە هەر بابەتەک هەر پرسەک تێی بگەین بزانین لە چەند ڕووی لە چەند شوێن خوا خستێتیە ڕووی هەمووی کۆکەنێت لە کۆتایی وێنەی گشتی، وێنەی حەقیقی قەزیە، سووڕی حەقیقی قەزیەکەمان لە بۆ دەخاتە ڕوو. ئەوەش لەبەر هەندێ قەزیەشی گرنگە بزانن. خاڵی تر، بڕگەی تر کە بڕگەکی ڕیشەییە کە بەداخەوە زۆر کات خەڵک بە پێچەوانە تێگەیشتیە، ئەویش باسی موتەشابیهاتە. یەک لەو خاڵانەی، لەو بڕگانەی کە زۆر گرنگە، زۆر هاوکاری مرۆڤ دەکاتن لە بۆی بە ئاسانتر، بە باشتر، بە قووڵتر لەو بابەت و پرسانە تێبگاتن کە خوا دەیخاتە ڕوو بریتییە لە موتەشابیهات، موتەشابیهات بریتییە لە لێکچوونی شتەکان، ئەو دوو شتەی کە بەیەکتر دەچن کە شتی یەکەم زۆر بە ئاسانی مرۆڤ تێی دەگات تەنحاڵی دەبی لێ لەبەرهەند بن نەتیجە قەزییەی دووەمیش بە ئاسانی لێ حاڵی دەبیتن لەبەرهەندێ مەسەلەی لێکچوون مەسەلەی تەشابوو بریتییە لەوەی کەوا مرۆڤەکان بە ئاسانتر لە قەزیەکانتین خوا ڕێنمایی بکە خوا هیدایەتی بداتن لەبەوەی کەوا لە حەقیقەتی قەزیەکەی تێبگات ئەوەش خاڵەکە گرنگە لە کاتی کە بمانێت تێ بکەین خاڵی ترکە پێویستە هەموو کەس بزانی قورآن هەروە خوا سبحانەوە تەعالا بەخۆی باسی دەکا ئەو تایبەتمەندی و خەصلەتی دایتی ئەویش ئەوەیە قورآن هەمووی بەینات و بەسایرە هەمووی مبینە لە بەراندی لە چەندەها شوێن خوا دەفەرموێ دەبی کۆکرێتەوە بەیەکەوە مەعامەلە لەگە بکرێ بە یەکەوە بەکار بێندرێ لە بۆی لە هەر بابەتەشی قۆرانی بمانێت لە هە پرسەشی قۆرانی بمانێت تێ بکەین ئەگەر بڕگەکمان لێ نەقس کرد ئەوە تێگەیشتنمان لە بۆ ئەو بابەتەی تێگەیشتنشی نادروست دەبی یان جزئی دەبیتن چوتی تێ لەبەر هەندێک پێویستە ئەو خاڵانە هەموو ئینجا ئەوانە هەمووشی لە کۆتایەکەی بەس دەکرێ ئەوێ دەبی مرۆڤ تەدەبور لە قورئان بکات نەک مجەڕەد بەس بە خێرایی بخوێنتەوە مجەڕەد بەس جێ لە وشەکان بیتن بەس لەرینەوەی دەنگەکان لەرینەوە وشەکان بەجێدا بڕاتن لەبەر هەندێک قورآن ئەساسەن بە تەدەبور ئینسانەکان دەتوانن بگەن ئەو معانیانی کە خوا دێت لەبەر هەندێک خوا زۆر تەکە ئەو قورئانە چۆن ڕۆح بەبەر مرۆڤدا کرایە، بەهەمان چەشنیش خوا بەواتایەکانی خۆی بەواست و ئەو ویستانەی خۆی بەو خواستانەی خۆی بەو پەیامەی کە خۆی هەیتی ڕۆحی بەبەر ئەو موفڕەدانە بەبەر ئەو کەلیماتانە داکردیە لەبەرهەندێ ناکرێ بەهیچ مەنهەجەکی مرۆڤی ئەوەی کە مرۆڤ دایهینایە چ مەنهەجیک کە دیراسەی تاریخی پێ دەکرێ یان دیراسەی علم اجتماعی پێ دەکرێ یان دیراسەی فەلسەفەی پێ دەکرێ یان دیراسەی زمانی پێ دەکرێتن ئەو مەنهەجانە بینین لە بۆ ئەوی کەوا بتوانین ئەمە لەو مفرەدانە قورئانین تێ بگەین چونکە دووبارە تەئکید دەکەم و قورئان ڕۆحە لە ئەمری خوا هیدایەتیشی تێدا لە بۆی کۆ چۆن لەو تێبگات بە هەمان شێوەش کە ئینسانێک هیدایەتی وەرگرت بە جێرە ئەو هیدایەتی دەتوانین لە هەم لە بوون و بوونەوە تێبگاتن هەم باش حاڵی بی لە قورآانەک زۆر جار مامۆستا قسەیەک دووبارە دەکرێتەوە لە لەسەرزاری سەحابەکانی پێغمبەری خوا عليه سات سلام دەفەرمە ئوتینە ئیمان قبل القورآن دەکرێت ئەوە وەکو نمونە بهێنینەوە یانی ئەوان پێشتر یەکەم جار هیدایەت درانە لە بۆ ئیمان ئیمانیان هینایە بۆ خوای تاکو تەنها پاشان خوای گەورە بەهۆی ئەو ئیمانەی بەهۆی ئەو هیدایەتە هیدایەتی دانە لەوەی چۆن لەو قورآانە تێبگەن و چۆن جێبەجێ بکەن و تطببیقکەن لە ژیانی خۆیان لێ باشترین ئومەت بە شاهری لە قورآانی پیرۆز باشترین ئومەتن کە خی گەورە ینی لە بۆ ئەو خەڵکە دروستی کردینە بە دڵنیاییەوە وشەی ئایەتیش کە پێشتر بە باسمان کرد دووبارەی دەکەمەوە هەرچی لەو بوون و بوونەوەرە هەیە بە ئاسمانەکان و بزەوی بە ئەستێرەکان و بە هەسارەکان بە ڕۆک و بە ئاژەڵ و بەڵندەکان بە کانزایەکان بە شەو بە ڕۆژ بە تاریکی بە سەرماوی بە بە هەموو ئەو شتانی کەوا هەیە هەروها ئەو هەموو ڕووداوانی کە لە ژیانی مرۆڤایەتی ڕوودایە هەر لە ئادەمی علی سەلامەتە ئێستا و هەوەی لە داهاتوودا ڕووداتن ئینجا لەبەر هەندێک کاتەک ئەو مرۆڤانە ئەو واتانەیان گەیشتێ یەکسەر خدا سبحانە تعالی بناوە جوانەکانی خۆی چۆنە ئەوها علمیان پێ پیا کرد بن نەتیجە ئاواش ئیمانیان پێکینە پێش هەموو شتەکی اینجا قۆناغی دوم تەسکیەکەوە ئەو ئیمانە تەسکێ لە زەکە مەمە وەریگرتە هەتا دەچەسپێ لە ناو ناخی هەتا ڕاستیخ دەبی لە ناو ناخیدا هەتا جێژیر دەبیت لە ناو بە شێوەک لێ جیا نابتەوە بە شێوەک لێ ناترازێت بەڵکو دەبتە بەشەک لە بوونی ئەو مرۆڤی ئەوە قەت ئەف لە حەمەن تەزەکە ئەوە تەسکی خۆی کردیە بەو معانێنە کە دەێت بڵێ لە بەرهندێ بە تەخیدی ئەگەر هەموو قورآانیش تەمەشاکەین خاڵی بنچینەیی هەموو پێغەمبەر عەلەیهم سەڵات وسلام پێغەمبەری مەش عەلەی سەڵات بە تایبەتی ئیشی کردی خاڵی یەکەم ئیمان بەخوا بینی مرۆڤەکە اینجا ئیمان بە یومل ئاخر بینی دوای باسەکانی تر هەر تێگۆڕێ هەر کاتێک ئیمانی بەوانە هینا ئەوجا ئامادەشە تەلەقی وەحی بکات ئیمان بەو ڕسوولەش بینی کرد کە کە نێردراوی ئەو خوددا هەیە ئەمە لە ئەڵلقەی پێش و باسی وشەکانی خوای دایە یەکسەر ببینی نەک چاوی پێ بکەی ببینی بێتە بەر چاوی ئا، حەقیقەتەکەی خۆی وە خۆی ببینیت وێنای بکە ئا، ئینجا ئەگەر بەردەوام بوو لەو عەمەلی کە نەزەر و تەفەکور و تەعەقولەکە توانای مرۆڤەکە بە دڵ ئەو توانای هەیە تا حەددەک تە جێگیر دەبی لە لەناو دڵی فؤاد موسا فارغە لولا ان ربطنا علی قلبها لتکون من المؤمنین ئەگەر ڕەبتمان نەکردبا دڵیمان ئەوە نەکردبا لە ڕێی مەلایکەتەکان ئەوە ئەو یەکسەر ئیزهاری دەکرد ئینجا لەبەر هەندێ ئەگەر هات و ئەو ئاەتانە حەو و حەقایقانە ئەو واتا و چەمک و ناوڕۆک و پامێک کە تێدایە کە دەیبیستی مرۆڤەکە پاشان دەیبینی کە جێژی بوو لەناو ئەو دڵەی گڕی پێوە دەگریت ینی پەیوەستبوونی بە خاوەنی بوون پەیوەندی لەگە خاوەنی بوون نێزیک بوونەوەی لەگەر خاوەن بوون وای لە دەکا کویەکە گڕی گرتوی لە بۆ شەژی کە زۆر خۆشی دەوێ ئاگای لەشتی دیدی نەبیتن تەنیا ئەو تا لە بەرهەندی دەف ئیاکە نەعبد و ئیاکە نەستعین ئەوانە کە لە زمانی عربی دەزان یاکە کە بە پێش شەوکەتە نافەرمی نعبود و یاکە یعنی حەسرەن ینی هیچ شتەشی تر نییە ئەو بەندایەت کە هەموو شتەشی وەلانایە تەنیا و تەنیا ئەوەی بەندایەتی ئەو ئەوەی دەکات کە خاوەنی هەموو بوونە خوای گەورە وشەی ئایەت یان ئایاتی خوای زۆر ینی تکرار کردەوە لە قورآانی پیرۆز هەر شتەشیش دووبارە بۆ لە قورآان نیشانەی ئیحتیمامدانی ئەو مۆزوعەیە کەس مرۆڤەکان یا زیاتر دەبی سەرنج بدەنە ئاەتی خی گەورە لە بۆ ئەوی خی گەورە بناسن خی گەورە لە زۆر شوێن باسی تەصریفی ئاات دەکە ئەگەر ئەو من هەزیێتەمە زیاتر لە بۆ ڕوون بکەیەوە و بزانین چۆن دەستەواژەی تەصریف لە سەرفە یەسریفی هاتیە دەکەیە، یەکتب و ئوکتب و کاتب، مەکتوب، مەکتەبە، کەتیبە، الی اخر، ئەوە تەسریفی کەلیماتەکە، مشتەقاتەکانی دەڕوات. تەسریف، کەلیمەی تەسریف یانی هینان و بردن. خستنە ڕووی شتەک، هینان و بردنی شتەک بە چەند شێوازەک لە چەند ڕووەک لە چەند دیوەک بیخەیە ڕوو. و لە ژیانی ڕۆژانە خۆشمان دەبینی چاوی لێ وەردەگرتەوە جێ لێ وەردەگرتەوە لێ وەردەگرتەوە لێ وەردەگرتەوە هەموو تەسریفی ئاياتی خۆیان بەڵام مرۆڤەکە بەداخەوە زۆربەی کات بێ ئاگان لێ وە خۆی ناخینەوە ئەوانە بەس دەینون لە بۆی کەەوە تەسریفەکەی حاڵی دوایە ئەو خەڵکانەی ئەو گەلانەی کەوا خراپەکاری دەکەن خوا بە شێوازی جۆرا زۆر تەسریفی ئاەتی خۆی بەسەریاندا دەکات جارێک بوو مەلەرزت دێ جارە گڕکان دێ جارە شەڕی ناخۆ جارە دوشمناتی دوارە بەر جۆرە هاشت بەس لە بۆی مرۆڤەکان تێبگەن بگەڕێنەوە بەس لەبۆی بگەڕێنەوە لە بۆ فیتڕی خۆیان بەڵام ناگەڕێنەوە کورتەکەی تەصریفی ئايات بریتە لەوەی کەوا خوا ئاياتی خۆی لەسەر مرۆڤەکان بە هەمە چەشنە سرف دەکا بە شێوازی زۆرەجار دەین و دەباتن ئەساسیە لەو بڕگانەی کەوا لە قورئان ئیش لەس دەکات ئینجا گەر بینە خەر سەرخاڵی تر ئەوەیە لە لەو بوارانەی کەوا خوا تەصریفی ئاەت دەکا چ بوارەکە خوا دەفەرمێ قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليه, فعليه وما أنا عليكم بحفيظ وكذلك نصرف الآيات وليقول درست ولنبينه لقوم يعلمون بەڵێ خوا خوي وق بصائر بصائر بەسایر بصيرة دووبارە دەنێم بەسیرە زەڕە چاوپێکەوتن نییە یعنی بینین ئیدراچ لەگەرە ئاانی حەقیقەتی قەزیەکەی ببینی ئاياتی خوای ئەوها سرف دەکرد لەسەر ئینسانەکان ئەنی حەقیقەتەکەی لە بۆ دەخرێتە ڕوو ئەوها تەسریب دەکرد لەسەری ئیدەن ئاياتی خوای چیە بەسائرە بەڵام فەمەن ئەبسارە فەلی نەفسی ومن عمیە فعلها کە زۆرن کەسان خۆی مەسئولە لەسەر خۆی لەبەر هەندێ ئیدەن ئاياتی خی چییە کە چەسەر دەکەی لە بۆ دروستکردنی بەسائیرە لە بۆ ئەوەی ڕاستیەکان وە خۆی ببینی مامۆستا ئەگەر بینە سەرواقعی ئەمڕۆ تەمەشا دەکەی لە هەواڵەکان ڕۆژانە ینی ئەو تەصیفی ئاەتە بە چای خۆمان دەبینین لە شوێنێک هەواڵێک دێتن کە خەڵکەشی زۆر بە تووشی زلزار بوو لە ناوچوو چەندین خانی و چەندین ینی باڵەخانە و خەڵکو ئەوە لە ناوچوو لە شوێنەشتر ئاگر لە دارستانێک بەر بوو چەندین خەڵک ئاوارە بووینە لە جێشتر فێزان لە جێشتر شەڕی ناوخۆل جێشتر مەشاکیل هەتا ئەو وڵاتەی خۆشمان توشی هەمان کێشە بووە ئەگەر تاریخی کوردستانش بخینینەوە بەو هەموو هەڵکشان و داکشانە چووە یعنی ئەوە هەمووی تەصیفی ئاەت نییە بۆ قسانێک کە جەنابەت باست کردە ئەو خەڵکە جاری وایە خی گەورە خۆشگوزەرانی فراهەم دێنی لە بۆ بەشریت بەڵام لەوەی شکر بکە کە شکر بکە بە پێی قانون و سنەنی کەونی بجولێتەوە خی گەورە لوی زیاد دەکە بەڵام کاتێک کە کوفرانەی ئەو نیعمەتانە دەکا و لە شوێنی خۆی بەکاریان ناینی یەکسەر خوای گەورە بەدلی ئەو نیعمەتانە دەکاتن لە بۆ نقمەت یعنی کاتێک ئاشتیە قیمەتی ئەو ئاشتی و سەسلام و ینی ئەمن و ئەمانە نازانین کاتێک کە دوور دەکەوینەوە لە خی گەورە و غافل دەبین ینی بەڵایەکمان بەسەر دێت تووشی شەڕ و ئاشوب و فتنەیەک دەبین چ لە دەرەوە چ لە ناوە یەکسەر ژیانی خەڵک یانی وەکو برێی تەنجی پێڵ دەسرێ و تووشی ناڕەحەتی دەبی ئەوە هەمووی تەسریفی ئاەت نییە کە جەنابەت باست کرد لەبەر ئەوەشە کە ئینسان ئەحداسەکان ڕەبت ناکاتەوە لەکەن خی گەورە سەبەکەی ئەمە بزانم ئەوەیە کە هەرچی لەو سەر زەویە ڕوودەداتن لە ئەحداس لە مەزاهری کەونی ئیبتیلایان دەکا هەر جارەی بە شێوازێک هەر وڵاتێک بە شێوازێ هەر شارێک بە شێوەیەک ئەوە دەکرێ یعنی ڕەبتکردنی ئەو ئەحداسانە کە بەردەوام لە هەواڵەکان دەبیستنەوە ئەو لە سەرزەوی ڕۆداتن بێن ئەوە هەموو تەسریفی ئاەتە و هەدەفەکەشی گەڕانەوەی لە بخوای گەورە لە ڕابردوو باسمان کرد خوا دەفەرمی ئالا لە الخەلق وەل ئەمر بەداخەوە زۆربەی کات مرۆڤەکان بە شێوەیەشی گشتی تەمەشای بوون و بوونەوەر دەکەن وەک ماددەشی موجەڕەد کەئەنەو خۆی بە خۆی بە شێوازەشی هەیە و پەیدا بووە و بە شێوازش بەڕێ دۆسی دێ و دەڕاتن و لە بەرەندێ لە کاتی کە بیر دەکەنەوە لێکۆڵینەوە دەکەن لەسەر ئەو بابەتانە لەو ڕوانگە تەمەشای شتەکان دەکەن. بەڵام خودا بە پشێوێکی بەردەوام لە ڕێی پێغەمبەران عەلەیهم الصڵاة وەسەلام ئیشی کردیە لە بەوەی کەوا مرۆڤەکان وا لێ بکاتن مرۆڤەکان وا لێ بکاتن کە ئاەتەکان و خۆی ببینن هۆرد و ڕووی تێدا ببینن ڕوو خەڵقی کەش و ڕوو ئەمریکەشی تێدا ببینن بەڵام کە تێدا نابینم بەڵێ بە تەئکیدی چونکە خوا سوننەتەکی سابتی خۆی هەیە ئەوەیە کەوا مرۆڤەکان ئەگەر هات و بە گوێرەی ئەو سوننەتەی حەرەکەیان کرد ئەو خوا بەرەکات و ڕەحەماتی خۆی دادەبەرێنێتە سەر زەوی بەڵام کە پێچەوانە و دژ بەو سونەنە ئیشیان کرد ئەو بە پێچەوانەوە لەبەر هەندێ بە تەکیدی ئەگەر ئەمە تەمەشای قورآن بکەین خوا سبحانەوە تەعاالە دەفەرمیتن ولقد صرفنا للناس في هذا القرآن من كل مثل فأبى أكثر الناس إلا كفورا دەفەرمیتن ئێمە لە بۆ خەڵک لە بۆ خەڵک لەو قورانەی هەرچی مەسەل هەیە تەسریفمان تێدا کردیە هەرچی نمونە هەیە من کولی مەثال بەڵام زۆربەی خەڵک دوو یەکە دوو داوی بینی و هەلە تێک بە ئارێنی تن هەتا وەک گرێ کۆرەی گرێ ئەوی خۆمە دەن گرێ کۆرە لێت ناگاتە نەتیجەیەک لە ئەوە مەبەستم چیە لەوەی لەبەر هەندێک قورآن تەسریفی هەموو مەسلەکانی تێدا هەموو مەسلەکان چکەخوا دەفرمین کولی مەتال مەتەلەکانیش لە هەموو ڕۆکانی تەسریفی کردیە لێرەدا بە کورتی ئەگەر کات ماوی باس دەکەم خوا تەسریفی ئاياتی لە بۆ ئەو شتانە کردیە یەکەم شت کەوا مهمە بزانین هەرچی بابەت و پرس هەرچی مەوزوعات و قەزای هەیە کە مرۆڤ پێویستی پێ هەیە لە بۆ هیدایەت وەگریتن خوا هەمووی هەم زەرب ئەمساری لە بۆ کردی لە قورآانێ هەم تەسریفی لە بۆ کردی هەم لۆی هیچ حجەی نەمینێ بابەتەکە وە خۆی بها خاڵی دووەم کە زۆر گرنگە لێرەدا حاڵی بین ئەوەیە خوا هەموو مەسلەکان لە هەموو ڕۆکان دەینیتن دەخاتە ڕوو عرض دەکا لە بۆمە تاوەکو حقیقەتی ئەو قەزیەی ناوەڕۆکی ئەو قەزیەی محتەوای ئەو قەزیەی بەتەواوی لێی حاڵی بە بەتەواوی لێی تێبکەین بە تەواوی لێ حاڵی بین هەتا هیچ ئەنی ئەوەک نەمینە ئیشکالک نەمینێ لە مۆزوعەکەی چونکە مرۆڤەکان هەمیشە لەوەی دەگەڕێن حجزت بن چکە لە جەدەل وایە تابیعاتی دەدل وایە برێ وەڵا ئەو شتە وازحە نەبوو ئەوە هەر نەبوو لەبەر هەندێک قورئان دووبارە دەلێمەوە هەموو مەسەلەکانی تیدایە تەسریفیش لەگەڵی نەک هەر بەس مەسەلەکە یانی لە هەموو ڕووەکان دەخاتە ڕوو لە هەموو ڕووەکان دەخاتە دوو خاڵی ترکە گرنگە بیزانی لێرە ئەوەیە کەەوە مرۆڤەکان زۆربەی مرۆڤەکان هەڵوێستیان بەرامبەر بەوانەی کە قورئان، بەو هەواڵانەی کە قورئان دایتی، بەو بابەتانەی کە قورئان باسی کردیە، هەڵوێستیان سلبیە، هەڵوێستیان ئەوەیە جەدەل دەکەن، هەڵوێستیان ئەوەیە رەفز دەکەنەوە، پشتی تێ هەڵدەکەن، نکوڵی لێ دەکەن، جحودی دەکەن، هەتا دەگاتە دەرەجەی ئەوەی دەبتە کافر لە مەوزوعەکەی. خاڵی کۆتایی کە. بمانەوێت باس لێ بکەین ئەوەیە ئەو مەسەلانە لە بۆ تێکرای مرۆڤایەتە ئەنی تایبەت نییە بە چینەک لە بۆ چینەک نەبی بە ئاستێک لە بۆ ئاستێک نەبیت لە بەرۆ تاکیدمان کردو ئێستا شتاکیدیکەن و مەسەل تەبیعەتی سروشتی مەسەل وایە شوانەک و پاشایەک، خوێندەوار و نەخوێندەوار، مامۆستایەک و ناخوێندەوارەک، دەوڵەمەندەک و هەژارەک، لە هەر ئاستەک بیتن هەمووی لە ئاتی خۆی ئا لە ڵێی مەسەل دەتوانیت شتەکان بە ئاسانتر تێک بە ئینجا لەوە زیاتر وەش باسم کرد خوا تەسریفی کردیە یانی لە هەموو ڕووەکان دەیخاتە ڕوو. مامۆستا لە کۆتایی دەتوانین بڵێن کە ئەگەر بگەڕێن سەر جانبی فەقهی یان جانبی سیرەی پێغەمبەر صلی اللە علیە وسلم پێغەمبەر و سەحابەکان ڕزای خوان لەسەر بی علی سات وسلام جوان لە ئاەتی خوا تێگەیشتین جوان لە تەصیفی ئاتی تێگەیشتین لۆیە تەفاعلیان لەگەر کردی لۆ نمونە نوێژە بارانە کاتێک کە باران ناواری ئەوان هەست دەکەن کە کەم کوڕێشیان هێلوێ پێویستە عبودیەتی خۆیان نوێ بکەنەوە لە بەخوای گەورە نوێژە باران ئەجام بدەن کاتێک کە خۆر دەگیرەیە مانگ دەگیری نوێژکردن هەیە ئەوانە یعنی کاتێک کە مانگ خەفەتی ئەوەی خواردیە کە وەکو قەومەکانی تر لەناو چوون کەواتە ئەو جۆرە تەفاعلە ئەوە هەدەفێکە ئەوان چون کە لە ئاتی خوا تێگەیشتون لە تەصریفی ئایا تێگەشتن بە عملی تطببیقیان کردی و لەگەر خخوای گەورە بوون لە هەموو کاتێک لێرەدا دێنە کۆتایی ئەلقی ئەو جارەمان خخوای گەورە پاداشتی خێبداتەوە مامۆستا هیوادارین هەموو لایە سوودمەند بوو بن انشاءله تا ئەلقەیەشتر بەخوای گەورەتان دەستپێرین خواتان لەگەڵ